بەهۆی ئەوەی کە دەتانکرد. ئینا کەزالیک نەجزی المحسنین. بێگومان ئێمە ئاوا پاداشتی چاکان دەدەینەوە. ویل یومئذ للمکذبین. وای بۆ بێ بڕوایان لەو ڕۆژەدا. کلوا وتمتعوا قلیلا انکم مجرمون. ئەی کافران بخۆن و بەهرەمەند ببن ماوەیەکی کەم لە دنیادا،